شەهرەزاد وتی دێوەکە نیوەڕۆ لە لای مەغریبیەوە بەڕێکەوت تاکوو شەو بەڕێوە بوو، ئێوارەی ڕۆژی دواتر گەیشتە حەوشەی ماڵی جۆدر. دێوەکە سوارەکەی دابەزاند، جۆدریش ڕێی دا بە دێوەکە ڕۆیشت و ون بوو. ئەمجا کە چووە ژوورەوە جارێکی دی دایکی لە ئامێز گرتەوە. کە هەواڵی براکانی پرسی دایکی وتی کوڕەکەم لەسەر هەردوو خورجەکە بوو بە شەڕیان زێڕ و زیوەکەشیان لە نێوان خۆیان دابەش کرد تاکوو توانیان لە منیشیاندا دوایی پاشا کردیە سەریان و هەردوو خورجەکەی لێسەندن موچەیەکیان بۆ من بڕیەوە ئێستا ئەو داماوانە لە زینداندان و ڕۆژانە ئەشکەنجە درێن جۆ دەروتی داجان بێخەم بە هەر ئێستا هەردووکیان لە بەردەستە ئامادەکەم دایکەکەی کە سەری سوڕما بوو زۆری پێخۆش بوو ئەم جا مستیلەکەی لە پەنجەی دابادا دێوەکە ئامادە بوو وتی فەرمان بدە جێبەجێ بکەم جۆدر وتیهەر ئێستا هەردوو براکەم لە زیندان دەربێنە و بۆم بێنە ئێرە دێون بوو لەو لایشەوە سالم و سەلیم زۆر بێزار بوون بۆ حاڵی خۆیانە گریان سالموتی جاگەرماوەیەکی تر لەم زیندانە بمێنینەوە ئەمرین و بەرگە ناگرین هێندەیان زانی زەویەکەی ژێریان قڵیشایە و شتێک باوەشی پێداکردن و هەردووکیانی برد کە هێنانیەوە سەرزەوی هەردووکیان بورابوونەوە کە بە ئاگا هاتنەوە سێریان کرد لە بەرامبەر دایک و جۆدری برایاندان جۆدر وتی یاخوا بەخێربێنەوە ماڵەکەتان ڕووناکردەوە ئەرێ براکانم چۆن لەخوا نەترسان و منی برای بچووکی خۆتان فرۆشت هەردووکیان سەریان داخست و دەستیان کرد بە گریان وتیان لێمان خۆش ببە بەڕاستی ئەوەی ئێمە بە تۆی برای خۆمان کردووە هیچ برایەک بە برای خۆی نەکردووە جۆدری برای بچووکیان دڵی دانا و وتی، نانا وا نییە. براکانی حەزرەتی یوسف یوسفیان خستە بیرەوە بۆ ئەوەی بمرێ، هێندەش مەگرین، ئێوە هەر برای منن. هەوڵ بدەن تەماعبازی لە دڵی خۆتان دەربکەن، خۆشەویستی بخەنەوە جێگای. ئەمجا جۆدر بە براکانی وت، تۆبە بکەن بپاڕێنەوە تاکوو خوا لێتان خۆش بێ. من لای خۆمەوە لێتان خۆش بووم. ئەمجا دڵی دانا و قسەی خۆشی بۆ کردن. باسی کۆیلەیەتیەکەی سوێسی بۆ کردن ئەمجا عبدالصمدی مەغریبی باسی مستیلەکەی پەنجەی بۆ کردن دوو براکەی وتیان براکەم تەنیا تۆ لێمان خۆش بە ئەگەر جارێکی تر پیاو خراپیمان کرد لێمان خۆش مەبە ئەمجا جۆدر مستیلەکەی لە پەنجەی دابادا هێندەیان زانی دێوێک لە ژوورەکەدا قوت بووە دوو براکەی هێندە ترسان چونکە وایان زانی براکەیان بۆیە ئەمەی بان کردو تاکو هەردووکیان بکوژێ خۆیان دایە پەنای دایکیان وتیان دایە گیان مەهێڵە دێوەکە وتی فەرمان بدە جێبەجێی بکەم وتی هەر ئێستا لە شوێنێکی زۆر باشی شاردا کۆشکێکم بۆ دروست بکە کە باڵا و نایەب و پێیەکانی مەڕمەڕ بن ئەمەوێت هەر ئەمشەو تەواو ببێ دێوەکەوتی بە چاوان ون بوو خێرا چوو هاوڕێکانی خۆی هێنا و هەر کۆمەڵێکیان و کارێکیانە کرد هەندێکیان بەردیان ڕێکە کردەوە هەندێکیان بناغیان هەڵەکەن کۆمەڵە دێوێک دیواریان دانا کە پێش مەلابانگدان کۆشکە کەچ و باسماندا لەو ناوەدا لە وێنەی نەبوو دیوارە مەڕمەڕەکانی هێڵی زێڕینی تێهڵکێشرا بوو بەرەبەیان دێوەکە چووە بەردەم جۆدر وتی قوربان کۆشکەکە ئامادەیە ئەمجا جۆدر وتی ئێستا بچۆ بگەڕێ بە گەنجینەی سامانی پارە و زێڕی شاشەمزدا و هەمووی بێنە هەردوو خورجە سیحراویەکەشت بیر نەچێ دواتر هەموو پارە و سامانی شاشەمز هیچی بۆ مەهێڵەوە نە سامان و پارەی خۆی و چهی مەملەکەت دێوەکەوتی بە چاوان ون بوو دوای کەمێک هاتەوتی گەورەم زێڕوزیوی پاشا و مەملەکەتم هەمووی هێناوە بە هەردوو خورجەکەوە ئەم جاون بوو بەیانی دوای نان خواردن جۆدر مستیلەی بادا دێوە ئامادە بوو جۆدر پرسی کۆشکەکە تەواو بووە دێوەکەوتی گەر پێتان خۆشە هەر ئێستا هەر چوارتان ئەبەمە سەیری کۆشکەکە ئەوانی ژوتیان ئەرێ بەخوا زۆریش ئەم جاوتی چاوتان بنوقێنن کاتێ چاویان کردەوە لە کۆشکەکەدا بوون زۆریان بەلاوە جوان بوو جۆدر مستی لێی بادایەوە دێوە ئامادە بووەوە وتی فەرمان بدە جێبەجێ بکەم گەورم جۆدر وتی هەر ئێستا چل کەنیزەکی جوان چل کۆیلەی سپی و ڕەش ئەم جاون بووە هەشتا هاواری هێنا و بڵاوی پێکردن بە وڵاتی هندستان و چین و سەندا ئەوانیش بە وڵاتانەدا گەڕان و کیژی جوان و کۆیلەی ڕێک و پێکیان ئەفران هەموویان گەیاندە کۆشکە نوێیەکە ئەمجا جۆدر فەرمانی دا بە دێوەکە کە هەر هەموان لە یەک جۆر قوماش بەرگیان لەبەر بکرێت و کۆیلەکان لە یەک جۆر برک ئەمجا ڕاخەر و پێویستی کۆشک ڕێکخرا ئەمجا کەنیزەک و کۆیلەکان بە دوو ڕیز لە کۆشک داوەستان و دەستی جۆدریان ماچ کرد دواتر لە دایکی پرسی حەزەکەی لەم کۆشکەدابی دایکیشی وتی ئەرێ ئەمجا ڕووی کردە کەنیزەکان وتی ئەم پیرێژنە دەستی بە دایکی درێژ کرد لەم ڕۆ بەدواوە خاتونی گەورەی کۆشکە ئەبێت فەرمانەکانی جێبەجێ بکەن شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. بەسەرهاتی توڕەبوونی شاشەمس لە جۆدر شەهرەزاد وتی بەیانی خەزنەداری پاشا چووە سەرای دەوڵەت دوای کەمێک دەرگای گەنجینەی پارەی بۆ پێویستی دەوڵەت کردەوە ڕوانی هیچی تیانەماوە نەقفڵ شکاوە نە شوێنەواری کردنەوەی پێوە دیارە بۆیە کەوتە هاوار هاوار بورایەوە کە بە ئاگایان هێنایەوە بە هەڵە داوان و لە خۆدان خۆی گەیاندە کۆشکی شاشەمز کە پاشای تێگەیان پرسی هەردوو خورجەکەش خەزنەداروتی بەڵێ گەورم پاشا لی تو ڕەبووتی ئەمە پیلانی خۆتە لێ کۆڵمەوە ئەمجا شوێنی کەوت کە سەیریان کرد شوێنەواری دزەکەی بە هیچ شوێنێکەوە نییە شات و ڕەبوو هاواری کرد ئەمە چێە لە زۆرداری من ناترسێت و وێراویەتی ئەم دزێ بکە سەرکردەکانی سوپا وەزیران هاتنە لای شاشەم سووتیان ئەم کارە چۆن ڕوویداوە لە کاتێکدا هەمووشیان لەوە ترسان کە شا لێیان توڕەبێ شاشەمەزوتی ئەوە خەزنەدارە لی بپرسن خەزنەداروتی کە دەوامی دوێنێت هەوا بوو و گەنجینە پڕ بوو منیش دەرگام لە سەردا خست ئەم بەیانە کە دەرگای ئەەکەم و هیچی تیانەماوە نەقفڵ شکاوە نەپاسەوان هیچیان دیوە و هیچیان لێ هاتووە پاسەوانی تیرئەنداز ئەو پیاوەی هەواڵی شەڕی سالم و سەلیمی برد بۆ پاشا و باسی دوو خورجەکەی بۆ برد خۆی کرد بەلای شاشەمزدا کڕنوشی بۆ بردووتی گەورە مەمشە و هەر چاودێری کۆشکێکمە کرد کە جۆدری برای سالم و سەلیم ئەو دوانەی گرتن و بەندت کردن دروستێ کرد هێندەی بە دەورەوە بوو کاریانە کرد سرم سوورما بوو هەر شەو تەواویان کرد کۆشک چی لە ژیانمدا کۆشکی وا جوان و ڕازاوەم نەدیوە سالم و سەلیمی برایشی لەوێ بوون هەر نازانم چۆن لە بەندی خانە دەری هێناون و ئازادی کردوون شاشەمس چەند پاسەوانێکی نرد بۆ بەندی خانەکە هاتنەوتیان گەورەم تیرەنداز ڕازەکە، بەڕێوبەری بەندیخانەش زۆر ترسا بوو هەر خەریکی لێکۆڵینەوە بوو، ئەمجا پاشا زۆر توڕە بوو تی کەوا بوو دوژمنی خۆم بۆ دەرکەوت هەر لەوێدا فەرمانی دا ئادەی پەنجا سەرباز کۆبکەنەوە بڕۆن جۆدر و دووبراکەیم بۆ بگرن و بە دەستی بەستە بۆم بێنن با هەر لێرەدا لە سێدارەیان بدەم توڕە بوو هاواری کرد خێرا بڕۆن وەزیرە کەستاو کڕنۆشی بۆ شا شەمس برد وتی گەورەم پەلە مەکە و ئارام بە کەسێک هێندە بەتوانا بێ بتوانێت لە شەوێکدا گەورەترین کۆشک و ڕازاوەترین دروست بکە هەروە بە ئاسانی ناگیرێ بنێرە بە دوایە و بانگهێشتی ماڵی خۆتی بکە ئەمجا پرسیاری لێ بکە تاکو بزانین هێز و توانای چەندە گەر لاواز بوو ئەوە بیگرە و لە سێدارەی بدە خۆگەر بەتوانابوو زانیت زاڵ نابی بەسەریدا ئەوسا بە هەموومان بە فێڵکردن لەگەڵیدا زاڵە بین بەسەریدا شا شەمس هێور بووە ئەمجا فەرمانی دا بە میرێک کە لە کۆڕەکەدا بوو ناوی میر عوسمان بوو تاکو بچێتە لای جۆدر و بانگهێشتی لای شاشەمسی بکە کەمیر عوسمان بە سەربازەکانیەوە گەشتە بەر دەواازەی کۆشک پاسەوانێکی قلە ڕەشی بینی پێیوت ئەمەیە جۆدر ببینم قلە ڕەش کە شانی دادابوو ڕاز نەبەوە بە ڕاکشاوی و شاندادانەوە وەڵامی دایەوە میر عوسمان توڕەبووتی ئەوە شوورەی ناکەی من میرێکم ئاوەڵام ئەدەیتەوە قلە ڕەش گوێی پێنەدا سربازێک پەلاماریدا لێ بدا قلە ڕەش کە شەیتان بوو چوو بۆ شێوەی قلە ڕەشەوە چوار بۆکسی لێدا سرباز خەڵتانی خوێن بوو ئەمجا چل و نۆ سەربازەکە ئەو شەڕیان پێ ناخۆش بوو شمشێریان لە شەیتانەکە هەڵکێشا و پەلاماریاندا ئەویش دەرزێکی بچووکی بەدەستەوە بوو ئەی کرد بە هەر سەربازێکدا ئەی کوشت هەمویانی ڕاونا گەڕانەوە شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو شەوی شەش سەد و بیست و یەک. شەهرەزاد وتی کە میر عوسمان گەڕایەوە سەری داخست پاشا پرسی ها جۆدرچی وت میر عوسمان بۆی جێڕایەوە چۆن قلە ڕەشێکی دەرگاوان گاڵتەی پێکردووە و لەبەری هەڵنەساوە ئەمیش دەرزێکی بەدەستەوە بوو سەربازێکی نییە و پەنجا سەربازەکە پەلاماری داوە بە شمشێرەکەی بیکوژێت چۆن ئەویش بە دەرزێکە کە شەڕی لەگەڵ کردووە و هەمویانی هەڵبڕی پاشا زۆر و ڕەبوو فەرمانی دا ئەفسەرێکی دی سەد سەرباز ببات و بڕوا بۆ قلە ڕەش دوای کەمێک شەیتانەکە ئەوانیشی هەڵبڕی بوو ئەمجا شاشەمس فەرمانیدا ئادەی دو سەد سەرباز بنێرن ئەم جارش هێندەی پێنەچوو هەموان بەسەر و دەستشکاوی گەڕانەوە ناچار پاشا وەزیری بەرگریمان کردوتی سەربازێکی زۆر زۆر ببە و خۆت پێشەنگیان بە وەزیروتی قوربان ڕێگەم بدە قسە بکەم شا شەمس وتی فەرموو. وەزیر وتی ئەمە وا نابێ ئێستا هەر خۆم ئەچم بەرگی سپی لەبەر ئەکەم تەزبیحێک بە دەستەوە گرم و جۆدرە بینم پاشا وتی چۆنت پێ باشە وا بکە کە وەزیر گەشتە لای قولەڕەشی شەیتان سڵاوی لێ کرد ئەویش وەڵامی دایەوە ئەمجا لە تەنیشتی دانیشت دواتر وتی شاشەمەز منی نردووە و من وەزیری ئەوم تاکو و بانگهێشتی بکەم بۆ ماڵی پاشا قلە ڕەژ وتی دابنیشە با بچم بە گەورەم بڵێم دوای کەمێک هاتەوتی گەورەم ئەڵێ بابێت خۆم قسەی لەگەڵەکەم وەزیر وتی بە خۆشحاڵیەوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو شەوی شەش سەد و بیست و دوو. شەهرەزاد و تیکە وەزیر سەیری کۆشکی کرد سەری سوڕما لە ژیانیدا کۆشکی وا جوان و ڕازاوی نەدی بوو کۆمەڵێک کەنیزەکی بینی شا شەمس بە خۆیەوە نەدیبوو هێندە جوان و خان و مان بوون یەک جۆر بەرگیان لەبەردا بوو کە چووە ژووری جۆدر سەیری هۆڵەکەی کرد و سەرنجی فەرشەکانی ئەو ژوورەی دا بۆی دەرکەوت لە دنیادا لە وێنەی نییە ئەمجا دوای سڵاوکردن و بەخێرهێنان وەزیروتی قوربان شاشەمەز هێندەی خۆشەویت منی وەزیری نردووە تاکو پێت بڵێم حەزەکەم بیتە میوانم و گەورەمان کە جادر پێکەنی وتی سڵاوی منی پێ بگەین و بڵێ شاشەمز کەێندە منی خۆشەوێ با ئەو بفەرمێت و من میوانداری بکەم وەزیروتی گەورم پێی ئەڵێم ئەم جاخوا حافیزی کرد و ڕۆیشت کە وەزیر گەیشتە و لای شاشەمز زۆر گرنگ کۆشکی جۆدری بۆ باسکردن ئەم جاوتی جۆدرەڵێ با پاشا بفەرمێ بۆ ماڵی من پاشا کە مەبەستی بوو بۆ زیران و ئەفسرانی وت ئەڵێن چی بەهرێستا بچین ئەوانیش ڕازی بوون ئەمجا هەواڵیان نارد کە پاشا تەشریف دێنێ لەو لایشەوە جۆدر مستیلەکە بادا دێو ئامادە بوو جۆدر وتی وەزیرانمان بە پۆشتەی ناردەوە ئێستا مێت دێوێکی زۆر لە شێوی مرۆڤدا ئامادە بکەی نوێترین چەکیان پێبێت بە دوو ڕیز لەمبەر و ئەوبەری دەواازەی کۆشک بیان وەستێنیت تاکو شاشەمس کە هات هەیبەتی من بزانێ بترسێ دێون بوو دوای کەمێک دو سەد سەربازی لە شێوی مرۆڤدا ئامادە کرد بە نوێترین چەکەوە و لەمبەر و ئەوبەری دەواازەی کۆشک ڕێزی کردن شاشەمەس خۆی وەزیرەکانی بەرەو ماڵی جۆدر بوونەوە ژمارێکی زۆریش چەکداری پاسەوانیشیان لەگەڵ خۆیان برد کە گەیشتە بەر کۆشک ئەو دوو ڕیزە سەربازە پاڵەوانیان بینی بە نوێترین چەکەوە ترس دایگرتن ئەمجا چوونە ناو کۆشک کەوتنە سەرنجدان چوونە ژوور و بەردەم جۆدر پاشا کەوتە قسەکردن وتی ئەگەر هەڵێکمان کردبێت داوای لێبردنەکەین جۆدر کە لەبەری هەڵنەسا بووتی هەڵبەتە هەڵە هەیە بۆیە بەخشین پەیدا بووە کە شاشەمز سەرنجی دا جۆدر پێی نەوت دابنیشە ترس چوە دڵیەوە بەخۆی وت پێچێت ڕقی لەوە هەستا بێ کە دوو براکەیم زیندانی کردووە بۆیە بەم شعرەت داوای لێبوردنی کرد ئەی نەجیبزادەی بەڕەوشتوخ و لێمان ببورە لەوانەی کە بوو گەر ئێمە دەرحەق ئێوە خرابووین یان ئێوە بۆ من ڕۆی و بەسەر چوو شاشەمز هێندە پاکانەی کرد جۆدر لێ خۆش بوو پێیوت فەرمو دابنیشە ئەم جا دانیشت بە هەردوو براکەیوت ئادەی سفرە ڕابخن خواردن بێنن پاشا وەزیران دەستیان کرد بەنان خواردن دوایی جۆدر فەرمانی دا بەرگی نوێیان بۆ وەزیرانی پاشا هێنا و پیان بەخشین و هەموو بەرگی دانسقە بوو خۆ حافیزیان کرد پاشا هێندەی خۆ بەرە و پێشەوە بوو کە هەفتەی چەند جار ئەبوو میوانی جۆدر وای لێ هات لە کۆشکی جۆدردا فەرمان ڕەوای ئەکرد شەهرزاد شەهرزاد وتی ماوەیەکی باش پاشا و جۆدر تێکەڵ بوون بەڵام پاشا لە دڵەوە هەرەترسا ڕۆژێکیان ڕاوێژی بە گەورە وەزیری کرد وتی ئەزانیت ئێستا من هەر لەم جۆدرە بە دەسەڵاتە ترسم وەزیر پرسی بۆچی پاشاوتی ڕۆژێک بێ سڵتەم لە دەست بسەنێت و خۆی ببێتە پاشا دیسانە ڕقی گرتنی هەردوو براکەی هەر لە دڵدا بێت و تۆڵم لێ بکاتەوە وەزیر سەری داخست پاشا دیسانوتی وەزیر، ڕاوێژت بۆیە پێکەم ڕێگە چارەم بۆ بدۆزەرەوە. وەزیر وتی زۆر ئاسانە. پاشا وتی ئادەی چۆن؟ بە قوربانی دەمت بم. وەزیر وتی جۆدر ڕەبەنە تۆیش کچێکی هێندە جوانت هەیە کە لە شاردا وێنەی نییە. کارێک ئەکەین داوای کچەکەت بکە. ئەمجا ئەوەش بزانە جۆدر لە تۆ بەتواناترە لە تۆش دەوڵەمەندترە خەمت نەبێ چاو نابڕێتە شوێنەکەت و ئارەزووی پاشایەتیت ناکا پاشاوتی خوا پاداشتت بداتەوە کە ئاوا دڵخۆشت کردم باشە چیەکەی تاکو و جۆدر داوای کچەکەم کە وەزیروتی ڕۆژێک بانگهێشتی جۆدر بکە و لە ماڵی خۆتان خواردن بکەن منیش بانگ بکە لای خۆیەوە دائەنیشم ئەمجا ئامۆژگاری ژنەکەت بکە باکچەکەت بڕازێنێتەوە ئەمجا با چەند جارە کچەکەت بە بەردەم دەرگاکراوەکەی هۆڵی نان خواردنەکەتاندا بڕات و بێت لێم بڕنە کچەکەت هێندە شۆخ و ناسک و نازدارە سەرنجی جۆدر ڕاکێشێ ئیدی ئەوە و دوایی بیدە دەست خۆم پاشا هەستا و ناوچەوانی وەزیری ماچ کردوتی خۆت و غیرەتت وەزیر وتی گەورەم کە بۆ زاوات ئیدی تۆش وەکو ئەوت لێ دێ پاشا جۆدری داوات کرد خواردنێکی نایب لە ماڵیدا پێشکەش کرا وەزیر لای جۆدرەوە دانیشت بوو لە کاتی نان خواردندا کیژەی پاشا بە جوانترین بەرگەوە بە بەردەم دەرگای هۆڵەکە داهات و چوو کە جۆدر کیژەی بینی هەناسێکی هەڵکێشا ڕەنگی تێکچوو وەزیریش چاودێریە کرد بۆیە لە جۆدری پرسی ها ئەوە بۆ ڕەنگە تێکچوو خۆ هیچ نەبووە. جۆدر سەری نایە لای گەورە وەزیرە و پرسی، ئەو کچەی بە بەر ئەو دەرگایەدا دێتەوە چێ؟ زۆر جوانە، بڵێ کچی کێ بێ؟ وەزیر وتی، گەورەم ئەوە کچی پاشای خۆمانە. فەرمانیشت بە چییە؟ سەرم لە ڕێت هەیە. جۆدر وتی، کە شتەکە وای لێ هات تۆ خۆت بۆم داوە بکە، مارەییکەشی هەر چییەک بێ ئامادەم بیدەم. وەزیریش وتی، بە چاوان، منیش درێغی ناکەم. دواتر وەزیر بە نهێنی بە پاشای وت گەورم بە ئاواتی خۆمان گەشتین و جۆدر بە منی وتووە کە داوای کچەکەت بکەم بۆی ئەیوت هەرچێک مارەی داوا بک بە چاوان شاشە مەزوتی مارەیەکەی هەر ئێستا گەیشت دەستت خۆش بێ گەورە وەزیری زانە بۆ ئەو چاکەیە لەگەڵت کردوین کە کچەکەمانی پەسەند بووە شەهرزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو شەهرەزاد وتی ڕۆژی دواتر گەورە وەزیر مژدەکەی گەیاندە جۆدر و پیرۆزبایی پێوت ئەمجا شاشەمس ڕۆژێکی دیاری کرد و جۆدر و براکانی لە ماڵی شاشەمس ئامادەبوون قازی و چەند شاید لەوێ بوون مارە بڕین کرا و پاشاوتی پێشەکی مارەی گەشت و ئەمجا وەزیران و میوانان پیرۆزباییان کرد فەرماندرا شار ڕازایەوە لە هەموو سەرکوچە و کۆڵانی خواردن بۆ خەڵکی دانرا مارەی کچە پاشا خورجی زێڕ و زیوەکە بوو دوای ئەوەی زاوا زێڕ و زیوێکی زۆری لە ملوانکە و گەردانەوە بازنگ دەرهێنا و کردی بە باڵای شازادەی تازە بووکدا ئیتر ماڵی شاشەم سوجۆدر بوونەیەک پاشا تا ئەو دەمەی مرد بێخەم بوو ئەم جاوەزیران و هاوڵاتیان چەند جارێک داوایان لە جۆدر کرد جێنشینی شاشەمز بێ ئەو پەسەندی نەبوو دواتر ڕازیان کرد و بۆ پاشا جۆدر سالمی برای کردە وەزیری دەست ڕاست و سەلیمی کردە وەزیری دەست چەپ سالم بە سەلیمی برای وت باشە تاکەی ئێمە ئەبێت لە بەردەستی جۆدردا کۆی لەبین سەلیموتی بڵێم چی برا جوانەکەم سالمتی چۆن بڵێ چی با فێڵێکی لێ بکەین لە ناوی بەرین سەلیم وتی، برا گیان ئەو فڕ و فێڵە مەگەر هەر خۆت بزانی. سالم وتی، باشە دیارە تۆش پێت خۆشە، کەوابوو خۆم ئەیکوژم، بەو مەرجەی خۆم ببمە پاشا، تۆیش ئەبیتە وەزیری دەستەڕاست، موستیلەکە بۆ من، خۆرجی خواردنەکەش بۆ تۆ. سەلیم کەمێ ڕامە ئەمجا پەسەندی کرد. سالم وتی، من هەر پیلانێکم دانا تۆ هێندەت لەسەرە سەری ڕەزامەندیم بۆ بلەقێنیت لای جۆدری برامان. سەلیم وتی، زۆر باشە واکەم. ڕۆژێکیان کە میوانی ماڵی جۆدر بوون سالم وتی برا جوانەکەم ئێمەش ماڵمانەیە حەزەکەین داوەتی تۆ بکەین ئاخر تۆ زۆر بۆ ئێمە بەخشن دەبووی یارمەتێکی زۆری ئێمە داوە بەڵام ڕوومان نایەت چونکە بەڕاستی ئەوەش لەسەر سفرەی ئێمە ئەی خۆیت هەری خۆتە جۆدر کەمێ ڕاما و ئەم جاوتی باشە بە چاوان دێم بەڵام یەکەم جار میوانی کامتان بم دوای کەمێک بێدەنگی سالم وتی یەکەم جار میوانی من بە دواتر بچۆ ماڵی سەلیم دوای چەند ڕۆژێک سالم بیری جۆدری خستە و ڕۆژێکیان دیاری کرد سالم کەوتە خۆ ئامادەکردن بۆ ئەو ڕۆژە سالم زۆر بەوریایی خواردنەکەی جۆدری برای ژەهراوی کرد ئەم جا مستیلەکەی لە پەنجەی دەرهێنا و کردیە پەنجەی خۆی و خولیدا دێوەکە ئامادەبووتی فەرمان بدە و جێبەجێ بکەم سالم وتی هەر ئێستا ئەم سەلیمی برایم بۆ بکوژە ئەم جا هەردووکیان ببە لە سەربازگەی مەملەکەتدا فڕیان بدە کە دێوەکە ئەو دوولاشەی برد و فڕێدایە بەردەم ئەفسران و دەرەجەداران ئەوان خەریکی نان خواردن بوون هەمویان دەستیان لە خواردن کێشایەوە سەریان لێ تێکچوو ئەمجا سالم هات و وتارێکی بۆ خوێندنەوە تیایدا پێی وتن من خاوەنی ئەم هێزەم مستیلەی بادا دێوەکە لە بەردەمی داوەستا و خەڵکەکە کە زۆری لی ترسانم جاوتی پێتان خۆش بێیاننا من ئەچمە شوێنی براکەم و ئەبمە پاشاتان ئەگەرنا ئەوە فەرمان بەم دێوەدە مەملەکەت بەسەر یەکدا بتەپێنێ ئاخۆ پەسەندم ئەکەن بە پاشای خۆتان یان نا ئەوانیش لە ترسدا هەموان پەسەندیان کرد دوای چەند ڕۆژێک کردیە سەر براژنەکەی وتی هەر ئەبێت شوم پێ بکەی براژنەکەی هەواڵی بۆ ناردەوە کە بێت ماوەی شەعی خۆی تەوا بکە سالم تووڕە بوو هەواڵی نارد کە ماوەی شەرعی سێمانگ و ئەوانە نازانم ئەبێت بە زووترین کات بتگوێزمەوە براژنەکەی چارەی ئەو زۆردارەی نەما بۆیە ڕازی بوو لە چەند ڕۆژێکدا براژنەکەی خۆی مارە کردەوە گواستەوە بووکە ڕووی خۆشی پێدا و فریویدا هەر ئەو شەوە ژەهرەی لە ئاو بۆ کرد و سەلیمی کوشت مستیلەکەی کردە پەنجەی و دەستی گرت بەسەر ئەو کۆشکە ئەنتیکەدا هەردوو خورجەکەی هەڵتەکاند و دڕی ئیدی سیحرەکە ون بوو ئەمجا خەڵکەکەی کۆکردەوە پێی ڕاگەاندن پاشای نوێ بەتکار و زۆردار بوو تیاچ و ئەنێرم بە شوێن پیری مسلماناندا بێت و ڕاوێژی پێ بکەن پاشایەکی بەداد و نەفس بەرز و بەویژدان بۆ خۆتان هەڵبژێرن ئابە و شێوەیە کۆتایی بەو بەسەرهاتە هات